پێویستی بەوە هەیە لەناو خەڵکا بێ سوود لە خەڵک ببینێ خەڵک سوودی لێ ببینن لەناو خێزانی خۆیدا بژێ و خێزانی هەبێ و زۆرجار مناڵە دواتر دەبێتە باوەک دواتر ئەو مناڵی دەبێتەوە بەم شێوەیە ژیان دەگوزەرێ ئەوەی ژیان جوان دەکا ئەوەیە کە ئینسان ئەنانی نەبێ واتە خۆپەسند نەبێ ئەوەی کە ژیان ناشرین دەکات لە بواری خێزاندا لە بواری حکومڕانی و دەسەڵاتی وڵاتدا لە بواری نێوان دوو شەریک و دوو هاودەم و هاوڕێدا ئەنانیەت و خۆپەرستیە کە جمعی ڕابردوو هەندێکمان لەو بارەوە باس کرد کە قورآن و فەرموودەکانی پێغەمبەر صلی الله علیه وسلم چی دەفەرموون وە تەواوکردنی ئەو باسە زەرورە دەڵێم وباللە تەوفیق خوای پەروەردگار لە قورئانی پیرۆزدا لە سوڕەتی پیرۆزی ئەلبەقەڕەدا لە ئاەتی دو سە و پەنجا و هەژدا ئاەتێکی گەورە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 ئیماندار دەبێ وابزانی بە چاوی سەری خۆت بینیوتە ئەوەندە یەقینت هەبێ زۆر جار چاو هەڵە دەکا شتەکان وەک خۆی نابینێ بەڵام عیلمی خوای پەروەردگار و کەلامی خوای گەورە حد زەڕەیە گومانی تێدا نییە واتە ئەی خۆشەویستی خوا صلی الله علیه وسلم ئەی ئومەتی ئیسلام وابزانە بە چاوی سەری خۆت بهێنە بەر چاوت کە تەماشا دەکەی حەزەتی ئیبراهیم پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ لەگەڵ پاشایەکی دەسەڵاتداردا ئەن ئاتاه الله الملکە کاتێک کە خوای گەورە دەسەڵاتێکی بێشوماری دابووە ئیبڕاهیم فەرمووی رب الذی یحیی و یمیت خوای من ئەو خوایە ژیان دەبەخشێ بە مرۆڤ هەر ئەو خوایەشە دەتوانێت ژیانی لێوەربێتەوە بیمرێنێ قال انا احي واميت او پاشا د صلات داره که دواتر باسی ناو ناوکی دکم وتی انا ها انانیت انا من وتی جاوت چیا انا احي واميت منیش وەک ئەو خوای تۆ دەڵێی هەمان دەسەڵاتم هەیە خەڵکی دەژێنم و خەڵکی دەکوژم حەزرەتی ئیبراهیم فەرمووی چۆن وتی ئەو دە کەسە بۆ نمونە ئەمری لە سێدارەدان و ئیعدامیان لەلایەن منەوە دەرچووە پێنجیان دەبەخشم و ئازادیان دەکەم ئەوە ژیانم پێ بەخشین پێنجیشیان ئیعدام دەکەم و لە ملیان دەدەم و سەریان دەبڕم ئەوانیشم کوشتن کەواتە ژیانی ئەو خەڵکە و مردنی ئەو خەڵکە بەدەستی منە ئەنا ئوحی و ئومید من خەڵکی دەژێنم و خەڵکی دەمرێنم حەزەتی ئیبراهیم دەیتوانی پێی بڵێ کاکە ئەوەی تۆ لێ حاڵی بووی هەڵەیە ژیان ئەوەیە لە نەبوونەوە ژیانەکەت بۆ مرۆڤەکە دروستکەی مردن جیاوازە لە کوشتن مردن جیاوازە لەوەی بە شمشێر بە گوللە لە خەڵکیەک بدەیت مردن ئەوەیە کابرا هەرچی سیفاتی پزیشکی هەیە بۆ سەلامەتی ئینسانێک تێیدا وجودی هەیە کەچی کە خوا فەرمووی بمرە فەورەن دەبێ بمرێ سانەیەکی تێدا نییە بەبێ ئەوەی هیچی بەرکەوت بێ بەبێ ئەوەی هیچ لە لاشەی نوقسان بوو بێ بەڵام حەزرەتی ئیبراهیم دەزانێ ئەم پیاوە زۆر غەبیە زۆر جێلە زۆر متکبیر و ئەنانیە بۆیە بەڵگەی دووەمی بۆ هێنایەوە فەرمووی فإن الله يأتي بالشمس من المشرق فأتي بها من المغرب خوای من ئەو خوایە هەموو ڕۆژە بەیانیان لە ڕۆژهەڵاتەوە ڕۆژ هەڵدێنێ دەی تۆ ئەگەر خوای لە ڕۆژئاواوە جارەشکە بیێنەوە لەبەر چاوماندا فبهت الذي كفر بهت لە زمانی عەرەبیدا واتە سێ شت ڕوویدا الدهشە ثم الحیرە ثم الهزیمە پاشا کە ئەمەی بیست بێگومان ئەوە دەسەڵاتی مرۆڤدا نییە وەکۆ ئەوەی نییە بڵێ وەڵا کەسێکم کوشتەوە ژیانم پێ بەخشیەوە یان نایکوژم یەکسەر پاشا واقی وڕما سەری سۆرما ڕەنجی ئەبڵەق بوو سەری داخست هەزیمەتی بەسەر هات فبهت الذي كفر کافرەکە ملی شۆڕ کرد و تەسلیم بوو واللە لا یهدی القوم الظالمین خوای پەروەردگار هیدایەتی قەومی ستەمکار نادا بەڵێ خۆشەویستان ئەمە بەسەرهاتێکە قورئان دەیگێڕێتەوە ئەم پاشایە کێیە خوا ناوەکەی ئاشکرا نەکردو بۆ واتە ئەمە بەردەوام لە مێژووی مرۆڤایەتیا دووبارە دەبێتەوە هەر شتێکتان بینی کە لە قورئاندا ناوی کابرا نەهاتووە مەعنای ئەوەیە ئەم شتە زۆر دووبارە دەبێتەوە بە درێژایی مێژوو کاربەدەستانێک هەن وا دەزانن ژیان و مردنی خەڵک بەدەستی ئەوانە ئەم پاشای علەمانی تەفسیر دەفەرموون نەمرودە نەمرود پاشایەکی دیکتاتۆری خۆسەپێن بوو هەموو سەر زەوی داگیر کردبوو چونکە چوار کەس هەن لە مێژوودا لە مێژووی کۆندا ئەوەندەی مرۆڤی ئەو سەردەماش گەیشتبێتێ ئەوان دەسەڵاتیان گەیشتوەتە ئەو شوێنە واتە ڕۆژهەڵات و ڕۆژئاوای زەویان دەست بەسەرا گرتووە گرنگە تۆ بەبێ تەیارە بەبێ دەبابە بەبێ وەسائلی ئیعلامی ئەمڕۆ ئەوەندە دەسەڵاتت فراوان بێ شوێ ئینسانی لێبوو بێ لەو سەردەمەدا ئەمان دەسەڵاتیان گەیشتوێتێ چوار کەس بوون یەکەم دوو لە دووانیان لە ئیمانداران کە حەزەتی سولەیمانە دووەمیشیان ذوالقەرنەینە ئەم دوانە ئیمان یەکیان پێغەمبەر یەکیان ئەولیا و پیاوچاکە دەسەڵاتیان مەشریق و مەغریبی گرتووە دوو کەسی خوانەناس و بێدین و خۆبەخوازانیش دەسەڵاتیان بەسەر ئەم سەر و ئەو سەری دنیادا گرتووە یەکیان ئەو نەمرودەیە کە ئێمە باسی دەکەین دووەمیان بەخت و نەسرە ئەم دوانە زۆر لەناوبەر بوون چوار سەد ساڵ ئەم نەمرودە حکومڕانی کرد چوار سەد ساڵ بەڵام خوای پەروەردگار بجڵەی دەسەڵاتی بۆ شل کرد دەیگوت من خوام سەر زەوی هەموو گرت وتی ئەگەر خوایەک وجودی هەبێت وان لە ئاسمانە کۆشکێکی دروست کرد عجیب کۆشکێک بوو لەو زەمانەدا چەند سەد مەتر بەرز بوو ئەوە هەر نازان چۆنیان دروست کردووە چونکە هەزاران خەڵک لە پێناویدا کرێکار کەوتە ژێر بەردولمەوە ئەوەندە بەرزی کردەوانە و ئەمجا تیری داویش بۆ ئاسمان وتی بێ ئەو ئاسمانش لە سەراگرم ئەگە خوایەک هەبێ لە ئاسمان دەبێ بیکوژم و بیەنمە خوارەوە تەکەبورەکەی گەیشتە حدودێکی بێکۆتا بەڵام دەزانن خوای گەورە چۆن لە ناوی برد خوا بە شتێک لە ناوی برد کە هەر ئەسڵەن ئینسان بیری لێ ناکاتەوە بە یەک مێشوولە خوای گەورە نەیفەرموو دەسەڵاتێکت بۆ دەنێرم و پاشایەک دێنم و جەیشێکی ملیۆنەها خەڵکی هەبێ خوا فەرمووی ئەبێ بە شتێک لە ناوت بەرم کە بتکەم بە عیبرەتی زەمان دانیشتبوو لەسەر کورسی دەسەڵاتی مێشولەیەکی بچکۆلە تەپۆیەک خۆی کرد بە کونە لووتیدا هەرچەند پشمی ئەوانە ڕۆیش هەتا چۆن ناو مەڵاشوویەوە لە بینی گوێچکەی ناوەڕاست و دلوتیدا مێشولە مایەوە بەو دەردەوە مایەوە بە تاکە نەعلەکانی بەسەری خۆی دەکێشا بە ئاسن بەسەری خۆی دەکێشا ئەوەی وەزیر و هەرە نزیکانی بوون کێ زۆری خۆش بویستە کە دەهات لێی دەپاڕایەوە دەگوت تخوا وەرە مستێک بەسەرم کێشە و چەبۆکێ بەسەرم دادا بەڵکو ئەو مێشوولە بێتە دەرەوە نەجاتم بێ مێشکی تەقاندم هەتا بەو دەردەوە مرد و ڕەزیل بوو مێشکی لە کونەلووتیەوە هاتە خوارەوە خوای پەروەردگار بە مێش مە مێشوولەیەک ئەزیمەتی پێناو لە ناوی بێت ئەوەی کە دەیگوت خوای هەموو دوو خوا منم خوای گەورە وا زەلیلی کرد بە تاکە نەعل بەسەریان دەشێشا چەپۆکیان لەسەریەدا مێشوولە خوای پەروەردگار لە قورئانا باسی دەکا کافرەکان دەیانگوت ئەم قورئانە عەجیبە ئەمە چیە خوا باسی مێشولەی تێدا دەکا ئەو قورئانەی کە بڵێن ئەو قورئانە عەزیمە خوا باسی مێشولە دەکا خوا فەرمووی هیچ خوای گەورە بەلایەوە نەنگی و شوورەیی نییە و پێی عەیب نییە نموونەتان بۆ بێنێتەوە بە مێشولەیەک و گەورەتر لە مێشولەیەک یان بچووکتر لە مێشولەیەک ئەوەی ئیماندار بێ دەزانێ خوا بۆیە باسی مێشولەی کردووە لە قورئاندا بێ حیکمەت نییە ئیمانی زیاد دەکا مادام خوا باسی کردو ئەمە دەرسێکی گەورەی تێدایە ئەوەی کافر و بێبڕوا بێت بەڵام قورئانە چییە باس باسی مێشوولە نەما هیچ کە نەبێ خوا باسی هەیە بۆ باسی حوتی دەریای نەکردووە کە ڕۆژی سێ سەد تەن خواردن دەخوا بۆ باسی ئەوانی نەکردووە جا قورئان دەفەرمێ ئیماندار ئیمانی زیاد دەکا ئەم ئاەتە 1400 ئەوەندە ساڵ لەمە پێشهاتوتە خوارەوە لەو زمانەدا هیچ تەلسکۆبێک میکرۆسکۆبێک جیهازێکی وردبینی ڤایرۆسی نەبوو بێ فەحسی مێشوولە بکە دە معلوماتتان دەدەمێ لەسەر مێشوولە کە لەو قورئانەدا باسی کراوە یەکەم مێشوولە جیهازی ڕاداری هەیە کە هیچ تارێکی ئەم سەدەمە ئەو جیازە کەشف کراوەی نییە ئەو مێشوو لە بچکۆلەی بە چاو نابیندرێ جیازێکی وای هەیە لە تاریکی شەوە لە ژوورێکی تاریک و بێگڵۆبدا ئەو شوێنە دەبینێ بە حاسەی گەرمی واتە بەس یەک تۆز گۆشتەکە بە دەرەوە بێ دەزانێ ئەو شوێنە ڕوتە چونکە گەرمی لێ بەرز دەبێتەوە بەبێ ئەوەی زەڕەیەک هەڵە بکات دەچێت لە لاشەی ئەو شوێنە دەرەو شوێنە دەنیشێتەوە خوای پەروەردگار ئەو جیهازەی لە ناو مێشکە چەسپاندووە بەبێ هەڵەکردن ئەو شوێنە دۆزێتەوە دووەم مێشولە سەد چاو بەسەریەوە هەیە چاوەکان کاتێک کە لە ژێر میکرۆسکۆبی گەورەدا سەیریان دەکەی کە شتێک بە قەدەم ملیۆنە جا گەورە دەکەن وەکو دەڵە شانەی هەنجوین وایە واتە شەش پاڵون چاوەکانی سەد چاو لە پێشی سەریدا هەیە سێم چل و هەشت ددان لە ناو دەمیدا هەیە بە هەردوو شەویلەی ئەمانە خەڵک وا دەزانێت یەکسەر دەرزیەکەی تێڕۆ دەکا بۆ خوێن مژین نەخێر یەکەم جار بەددانەکان ئەو شوێنە شەق دەکا پێستەکە ئەمجا دەرزیەکەی کیفێکی هەیە بۆی پیس نەبێ لە کیفەکە دەری دەکا و ئەمجا دەیخاتە شوێنەکەەوە لە دەماری خوێنەکەیدا خوێنەکە دەمژێ دوایی بە پاک و خاوێن دەیشواتەوە دەیخاتەوە دەمیەوە یەکەم جار دانەکانە ئەوە نەک ئەو دەرزیەکە تێڕۆ دەکا خوێنەکە دەمژێ چوارەم، زانستی پزیشکی دەڵێ خوێن خوێنی لاشە دەمەیە واتە ئینسان گەر بە تایبەت خوێنەکە کەم بێ ها دەرزێک بکە بە لەشی خۆتدا دەستەوە بە جێی دڵۆپە خوێنەکە دەمەیەتەوە لە شوێنی خۆیدا ئەگەر خوای گەورە ئەو مادە کیمیایی لە ناو خوێنی مرۆڤ دروست نەکردا دەرزێک بەدەش تا چوو یەکسە هەموو خوێنەکە داتە دەرێ خوای گەورە مادەیەکی وای دروست کردو خێرا ئەو شوێنە خوێنەکە دەیبەستێ و نایەڵێ خوێن بڕوە مێشولە ئەم علمەشی پێدراوە کە کونت کرد خوێنەکە بە شەویلگەتەوە دەنووسێ خوێنەکەت بۆ نامژرێ هەر خێرا مادەیەکی کیمیایی دێنێ لەو شوێنەی دەکا کە دژی خوێن بەستنە بۆی خوێنەکە دەمەکەی نەمەیە هەتا خوێنی خۆی دەمژێ کاتێک کە مێشولە پێی داون سەیری کە لیرێک دروست دەکا دوای دەست دەکەی بە خوراندنی و دەئاوسێ ئەوە هێندەی دەرمان تێکردووە ئەو لیرە دروست دەکا ئەوە ئا ئەوەیە ئینا ئاساری پێوەدانەکە نییە ئەوە ئەو ئەنزیمەیە کە تێکردو بۆی دەمەکە خوێنەکە نەیبەستێ هەتا خوێنی خۆی هەڵدەمژێ پێنجەم جیهازی شیکاری خوێن لەناو لوتەکەیدا هەیە ئەو تحلیلات ئێمە لە مختبرا دەیبینین جیهازێکە بە هەژنۆ دە نەفەر هەڵناگیرێ لەو لوتە بشکۆلەیدا هەیە دیوا هەیە دەڵێ مێشولە پێمەوە نادا زۆر ڕاست دەکەی هیوا شێت دەڵێ هەر بە مێشولە زۆر خەڵس بخوراوم بەو شوێنەوە دەنیشە هەر لە دوورەوە سەیری کرد و لوتێکی لێدا دەزانێت خوێنی ئەم بە کەڵچینایە ئەڵێ خوێنی ئەوم بەکەڵک نا بەدووی کەسێکا دەگەڕێ کە خوێنەکەی بەکەڵکی بێ لە یەک ژوورای لە یەک شوێنای بەوە نادە بە تۆوەدا چونکە خوێنەکەی تۆ بەکەڵکی ئەو دێ دواتر باسی دەکەم ئەگەر بێت و بەلاشتەوە بنووسێ و بە خروهات خێرات لە پەدەستێکی پێکێشی و دەیکوژی بەڵام ئەو لە تۆ وریاترە ئەو مێشولەی کە مرۆڤ خۆی زۆر بە گەورە دەزانێ شوێنەکە بەنج دەکا پێشتر مادەیەکی بەسەرا دەڕێژێ بەنجی دەکا چۆن دکتۆر شوێنە عملیات دەکا پێشتر بەنجی دەکا بۆی نەجوڵەی بەنجی دەکا خوێنەکە دەمژێ ئەمجا تۆ وەختێ بەخۆ دەزانی بەنجەکە خاوی کردێتەوە شوێنەکە دەخورێ حوتەم مێشولە بە خوێن ناژی خەڵکێک تا ئێستاش وازانێ مێشولە لەسەر خوێن دەژی بۆیە پێتەوەدا خوێنە دەمژێ نەخێر مێشولە بە خوێن ناژی شیلەی گوڵان دەخوا زۆر پاک خۆرە بەڵام سەیری ئەو قورئانەی ئێمە کەن ئایەتەکەی کە خوێندمەوە لە سوڕەتی بەقەرەدا دەفەرمێ ان الله لا يستحي ان يضرب مثلا ما بعوضة ئەوەی لە زمانی عەرەبی شارەزا بێ بعوضە واتە مێشوولەیەکی مێ ئەم قورئانەی یەک وشەیەکی نییە لە شوێنی خۆیدا نەبێ خوا دەفەرمێ نمونەتان بۆ دێنمەوە بە مێشوولە مێیەک ئەی بۆ بەخوایە باسی مێشوولەی نێرن نەکرد چونکە هەرگیز مێشوولەی نێر بە ئینسانەوە نادا مێشولەی مێش خوێن ناخوا کاتە خوێنەکەت لێ هەڵدەمژێ هێلکە لە ناو سکیایەتی گەرا ئەو گەرایانە خوا علمێکی داوەتێ پێویستی بە پرۆتینە بۆی گەورە بێن و زەردێنە بکە ئەم پرۆتینە لە کوێ دەست دەکەوێت لە ناو خوێنی مرۆڤا دەست دەکەوێت لە هەموو خوێنێکیشا دەست ناکەوێت دەگەڕێ بە دوی ئەو خوێنەدا کە پرۆتینی زۆرە بۆی بەچکەکانی ئیسفادەی لێ بکەن سبحان اللە واللە ئینسان بەس بەوە مسلمان بێ ئەوانەی کە خۆیان بە عیلمی دەزانن باشە ئەگەر ئەم قورانە کەلامی خوا نەبێ پێغەمبەری خوا سەڵسەم چۆن دەزانێ باز ئەی بۆ نێ بەعوض بۆ فەرمووی بەعوضە بۆ مێشولەیەکی مێ ئاخر وایە ئینسان حەق وایە بە عەقڵ بیر بکاتەوە باشە پێغەمبەرێکی نەخوێندەوار دوای لە 1902 دا عیلمی مێشولە دۆزرایەوە باسی مێشولەی کرد باشە دوای 1000 سێ سەد ساڵ زیاتر پێغەمبەری خوا لەوە پێش جیهازی هەبوو بزانێ ئەم مێشوو لە مێیە پێتەوەدا و خوێن دەمژێ مێشوولەی نوێر حەقی بەسەرتەوە نییە نەخێر کەواتە ئەم قورئانە کەلامی خوایە خالقی ئینسان دایناوە هەشتەم مێشوولە ویزەویزێکی زۆری دێ ئەوە علەماکان دەڵێن لە یەک سانیەدا نەک لە دەقەیەقە لە یەک سانیەدا کەڵێ یەک دوو شەست جار باڵەکانی ڕادەوەشێنێ ئەو دەنگە دروست دەکا لە یەک سانیەدا نەگل لە خولەکێکا لە دەقەیەکا شەست سەد ئەمجا هەر باڵەکانی ڕادەوەشێنێ پێچەوانەی هەموو زیندەوەری دنیا خوا باسی مێشولەی کرد دەفە من نمونە بە مێشولە دێنمەوە لە حوتێکەوە تا فیلێک تا مرۆڤێک یەک دڵمان هەیە هەموو ئەوانەی گەورەن لە زیندەوەراندا یەک دڵیان هەیە مێشولە سێ دڵی هەیە دڵێک نەلاو قەفەزەی سنگیدا دڵێک لەسەر باڵی ڕاستی دڵێک لەسەر باڵی چەپی سێ دڵی هەیە دەیەم خوای گەورە دوو جۆر قاچی داوەتێ وەک حەفارە وایە یەکیان هەڵدەگرێ یەکیان دادەنێنێ لووسترین شوێنی ئەم سەرزەوێ سەر شووشەیەک دەتوانێت پێوەی بوەستێ چونکە جۆری قاچەکانی بە عەرەبی پێڵەن مەحاجن بۆ شوێنە لووسەکانە کام شوێنی تۆ لەی زۆر لووسە و هیچ حەشەرەیە خۆی پێوە ناگرێ مێشوولە خۆی پێوە دەگرێ چونکە لەو کاتەی ئەو قاچانەی دێنێتە خوارەوە ئەگەر شوێنەکە زبر بوو قاچەکانی دووەمی دێنێتە خوارەوە کە پێڵان مەخالیب سبحان الله ئەمە مێشولەی کە ئینجا لەمە دوا پەیدا دەبێ و خەڵکێک لە بەری هەراسانە خوا لەو قڕانەدا باسی کرد سوودەکانی مێشولە خوا بۆ مێشولەی خەڵق کردووە بە هەزاران گوڵمان هەیە لەم سەر زەوێدا ساڵی داهاتوو شین نابێتەوە چونکە هەموو شتێ دەبێت نێرۆمەی لەیەک بدرێ خوا لە قڕاندا دەفێ هەموو شتێ نێرومێی هەیە مرۆڤیش دەستی ناگاتە ئەو هەموو گژوگیایە بێنێ نێرە و تۆوی نێرەکە بێنێ ئەم مێشولە بەسە زمانە دێنێ ئەو شیلەی گوڵانە دەمژێ هەم خۆی لێ تێر دەکا هەم بە قاچەکانی نێرەکە دەگوازێتەوە بەسەر مێیەکە و ساڵش لە گوڵەکە تۆو دەکاتەوە وانە بواە بەماوە یەک دوو ساڵ گژوگیا لەم سەر زەوێ نەدەماگە مێشولە نەبوویە اعتراز لە کاری پەروەردگار مەگرە بڵێ بۆ خوا دروستی کردووە نەخۆشی دەگوازێتەوە نەخۆشی مەلاریا کە پیرەم مێشولەی ئەنۆفلس کە ڕۆناڵد ڕوس لە ساڵی 1902 دا خەڵاتی نۆبڵی لەسەر نەخۆشی مەلاریا وەرگرت چونکە یەکەم کەس بوو دۆزیەوە ئەم مێشولەیە کە بە یەکێک شێوەدا نەخۆشی مەلاریا هەبوو چوە سەر کەسی دۆم خوێنەکە تێکەڵاو دەبێت تووشی نەخۆشی مەلاریا دەکا الحەمە سەفرا تای زەرد ئینسانەکە زەرد هەڵدەگەڕێ هەر مێشووری نەخۆشەکە دەگوازێتەوە کە لە ساڵی 1960 تا 1962 لە ماوەی نزیکەی دوو ساڵدا لە ئەثیوبیای ئەفەریقیا زیاتر لە سی هەزار کەس بەم نەخۆشیە مردن مێشولەیەک لە وڵاتێشکەوە هات کە ئەم نەخۆشی گواستەوە لە ماوەی دوو ساڵدا سی هەزار کەس بەو نەخۆشیە مردن داولفیل دەگوازێتەوە فیلێک نەخۆش بێ ئەو فیلە ئەو پێستە فیشەک هەرەوە تا دەیبڕێ کەچی لە بەرامبەر لوتی ئەو مێشولەیەدا خۆی ناگرێ لەبەری هەراسانە کە نەخۆش کەوە خوێنەکەی دەمژۆ دەیخاتە فیلێکەوە هەر زۆر جات کە خوای پەروەردگار علمی بەوە هەیە فیل خەریکە جیهاندا گیر دەکات نەخۆشییان بۆ دەنێرێ ئەم فیلانەش زۆر لە یەک دوورن مێشولەیەک بە خوێنی ئەمەوە دەنووسێ دەیبا سەد کیلۆمەتر لەولاترەوە دەیکاتە فیلێکەوە بۆی ئەویش بمرێ ئینسان دەڵێ بۆ خوای پەروەردگار ئەم نەخۆشیانە دەگوازێتەوە ئەمە بۆی مرۆڤ بە ئاگادار بە ئەو ژینگەی تێیدای ژینگەکەت پیسە زۆنگاوت هەیە پاک و خاوێن نی زبڵ و زاڵت فڕێداوە نەخۆشت دەخەم بۆی بەهۆی ئازاری لەشی خۆتەوە پەنا بۆ پاکی ژینگە بەری قەدی اعتراض لە کاری خوا مەگرە پێت دەڵێ ئەم حکومەتە واجبە ئەم ژینگەیە پارێزێ مرۆڤ دیارە تۆپی سپۆخڵی بۆیە مێشوولە لە ماڵەکەتیدا بگوازەوە ئەم شی و دەور دۆڵی کە لە ناویدای پاک و خاوێن نییە ها بۆتە کانگای مێشوولە مرۆڤ بە ئاگا دێنێتەوە و بەریرێکرد بۆ دێنێ بۆ ماڵەوە بۆ حکومەتەکە کە ئاگادار بە ئەم نەخۆشی لەناوبەرە کە ئەسەری پی سپۆخڵی دروستی کردووە سەربازێکی خوای پەروەردگاریشەوە مێشولەیان ئەو زلهێزە نەمرودە کە دەگو خواش لە ئاسمان دێنمە خوارەوە خوا بە یەک مێشولە لە ناوی برد بەڵێ هەر کەسێ وەکو نەمرود وڵێ ئەنا ئوحی و ئومید من خەڵکی دەژێن و دەمرم من وام و من وا دەکەم خوا زۆر بە ئاسانی زەلیلی دەکا ئاریێل شارۆن ڕەئیسی وزەرای سەرۆک وەزیرانی پێشووی ئیسرائیل ئەم پیاوە تەحەدای عالەمی دەکرد چی بە گەلی مسلمانی فەلەستینی نەکرد ئەگو وەکو فیرعەونی گو ئەنا ئوحی و ئومید وەکو نەمرود ئەگو من خەڵکی دەژێن و دەمرێنم هەموو داوە خەڵک دنیای داوای لێ دەکرد شەڕی نەدەوەستان لەگەڵ مسلمانەکاندا وا خۆی لێ تەکەبور بوو بوو خۆی لێ بەڵە شارۆن کەس نیە لە مسلمانان ناوی نەبیست پێ لە پیسی و بەدڕەفتاری خوێن مژیدا تەحەدای خوای گەورە و دینی ئیسلامی و پێغەمبەری ئیسلامی دەکرد گاڵتەی بە پێغەمبەری خوا دەکرد لە چەندین کۆڕ و کۆبوونەوەدا ئەزان خوا چۆن زەلیلی کرد لە ئەو پەڕی ساغیدا جەڵدەی دەماغ لێیدا سێ ساڵە بێهۆشە مێشکی لە کار کەوتووە وەکو عیبرەت بەس دڵ و لاشەی ئیش دەکا سێ ساڵە لە خەستەخانەیەکە پێی دەڵێن شەبعا لە تەل ئەبیب ئەم ساڵ ئەم هەفتەی تقریبا دوو هەفتە لەمەو پێش خەستەخانەکەش لێی وەڕس بووە حکومەت لەو پیاوە وەڕس بوو کە یەکەم پیاوی وڵاتەکە بوو داوای لە کەسوکاری کرد وەرن لێمان وەرگرنەوە چونکە تازە لە خەستخانە هیچ کە بۆمان خزمەت ناکرێ خۆتان دکتۆری لە ماڵەوە بۆ بگرن کەسوکاریشی خێزانەکەی و کوڕەکانی و ئامۆزاکانی وتیان ئەگە خەستەخانە بە سەرماندا بداتەوە محامی دەگرین و داواتان لە سەقەیت دەکەین چونکە ئێمەش لە ماڵە چی لێ بکەین ئەم لاشە بێهۆشە ئەبێ خۆتان بەخێوی کەن ئەمە خزمەتی ئەم حکومەتەی زۆر کردوە چی لێ دەکەن لێی بکەن ئەو پیاوەی دنیای هێنا بۆ زەلزەلە ئێستا نە ژن بەخێوی دەکا نە حکومەت بەخێوی دەکا ئەڵێ ئەنا ئوحی وەومید من وام ئەها خوای گەورە سێ ساڵە سێ ساڵە مێشکی کار ناکە کەچی ئەو دڵە لە کار ناکەی بۆی بێتە پەندی زەمان بۆی ئەو حکومەتەی ئەم خوێنی بۆ دەڕژ لێی بێزار بێ ئەو ژنەی ئەو نانی بۆ پەیدا دەکە دەڵێ نەفرەتی لێ بێ بە چاوی خۆت بیبینە ئەو هێشتا ئێستا هەروا بە لاشە زیندووە لە خەستخانی شەبعایە پێغەمبەری خوا صلی سەلەم هەزاران سەلات و سەلامی خوا لەسەر ڕۆحی پیرۆز بێ خۆشەویستمان ئەم دەردەی بنبڕ کرد فەرمووی قەد مەڵێن ئەنا ئەنا بۆیە ئەو خۆشەویستە بەکردەوە سەلماندی سەحابەکان دەفەرموون پێغەمبەری خوا نە لە جل و بەرگیا نە لە پێڵاویدا نە لە کوڵاویدا نە لە مێزەریدا نە لە جبەیدا نە لە مەجلیس و دانیشتنیدا قەت جیاوازی نەبوو لەگەڵ خەڵک بۆیە پیاوی غەریب کە یەکەم جار بوو دەهاتە خزمەت پێ سا سەلەم کە دەهاتە شاری مەدینە ئەگە دەچۆ مەجلیسێکەوە پەنجا کەسی تیا دانیشتوە دەهاتە مزگەوتەوە دەچوە ماڵی فڵان کەس دەیانگو پێغەمبەری خوا لەوەیە کە دەچوو لە دەرگاوە دەیڕوانی لەم سەری مەجلیس بۆ ئەو سەر سەیری دەکرد نەیدەزانی پێغەمبەری خوا کامەیانە ئەی خوایە ئەمە نە کورسی و مێزی لێیە نە قەنەفەی لێیە نە سەرینە و ئانیشکی لێدادابێ ئەبێ کێ بێ بۆیە هاواری دەکرد ئەرێ کامەتا محەممەدن بۆ خاتی خوا پێم بڵێن ئەڵێن لەو ژوورەدایە و کەچی کەس نابینم نازانم کامەیە ئەو پاشاکە کامەیە وڵاوەی لە لای دەرگاکەوە ئەو پێغەمبەری خوایە ئەی بۆ لەوێ وایە وڵای ئەگەر هات ئەو شوێنە چۆڵ بوو پێغەمبەری خوا فەرمی کە شوێنی خۆی چۆڵ نەکاتم لەو شوێنە چۆڵدا دادەنیشم هەزاران سەلات و سەلامی خۆ بۆی ئەنانیت دروست نەبێ بۆی نەڵێ من من بۆیە کابرای غەریب بۆی جیا نەدەکرایەوە کامەتان محەممەدن وەڵا ئەویانە ئەی چۆن وایە وەڵی ئاوایە ڕۆژە لە ڕۆژان ئەو پێغەمبەری خوایە قەت لە خەڵک جیا نەبوو نە لە جل و بەرگا نە لە سەر و سیمایە نە لە شوێنی دانیشتن و مەجلیسا نە لە خان و بەرەدا ئەمە ڕێبازی پێغەمبەر سەسەم بۆی ئەنانیەت دروست نەبێ بۆی ئەنانیەت دروست نەبێ خۆشەویست ئاوای کرد ئەو خۆشەویستەمان صلی الله علیه وسلم بە کردەوە ئەنانیەتی لەناو برد کابرا لە دەرگایدا پێغەمبەری خوا فەرمووی کێ وتی ئەنا منم پیان سەڵام فەرمووی ئەنا ئەنا دەتخوا ئەمە تەرکەن منم منم چی بڵێ بەرە فڵان کەسم یعنی منم واتە من پیاوێکی زۆر گەورەم دەبێ هەموو عالم دەنگم بناسێ هەر ئەوەشی پێ ناخۆش بوو هیچ کە مەڵێ من وام و من وام منم لە دەرگادم بڵێ ناوم فڵان کەسە و ئیتر بە کوردی ناوی خۆت بڵێ بەڵام عەبدێکی خوای پەروەردگارە و پێویستی بە ڕەحمی خوایە خوایە نەمسپێری بە نەفسی خۆم چاوتروکانێک و کەمتر لە چاوتروکانێک واللهی هەر یەکێک لە ئێمە کەمتر لە چاوتروکانێک خوای گەورە لێت عاجز بێت تازە حسابت دەڕوا ئاوی چاو چاو معڕزە حساسترین شوێنی لاشە چاوە وانێ بەڕێزان هەر لە هەموو شتە زیاتر هەست بە ئازار دەکا بە پیسی دەکا خوای گەورە دەرمانێکی بۆ داناوە ئاوێکی بۆ داناوە کە فرمێسکی چاوە کە ئاوی چاوە ئەم ئاویان فەحس کردووە سەد جۆر بەکتریا و ڤایرۆس لەناو دەبا سەد جۆر نە سووتێنەرە نە ئازاردەرە نە لەناوبەرە کەچی سەد جۆر بەکتریا و ڤایرۆس بخێناوی و لە ناوی دەبا بۆی ڕۆژانە سەد جار میکرۆب بێتە ناو ئەو چاوەتەوە نایەڵە زەرەری پێ بگەوە شەبەکەی چاوت تێکچێ شەسەد جار ئەو ئاوە ڕوون بکەیەوە هێستا مەفعولی خۆی هەردەمێنێ چونکە جاری وایە تۆ چاوت پیسێکی دێشۆ خێرا بە ئاو دەیشۆی ئەگە بێتو ئەم ئاوە ئاوەکە پیسەکە لە نەبە فرمێسکی چاوەکە پاکی دەکاتەوە شەست جار ئاوەکە خاوێنی کاتەوە ئەم فرمێسکی چاوە هێستا تەسیری خۆی هەر دەمێنێ الله اکبر یەک ئەو ئاوەی چاوت وشک بێت چاوەکان لە دەست دەدەیت بەس ئەو قەترە ئاوەی چاوت وشک بێت کە هەر حسابی بۆ ناکەی ڕۆژانە بۆیە فەرمووی کەمتر لە چاو تلوکانێک خوایە بە نەفسی خۆم نەسپێری ئەنانی مەبە مەڵێ من وام و من وانە بم دنیاوە وا دەڕوا نەخێر نەخێر وەڵڵی تۆش نەبی دنیا هەر دەڕوا پێغەمبەری خوا صلی سەلەم قورئان فێرمان دەکات دەیفەرموو انما انا بشر مثلكم والله خەڵکی نە منیش بەشەرێکم وەکو ئێوە ئەوەندە جیاوازیمان هەیە یوحا الیە من وحی خوام بۆ دێ ئەوە قورئان وا دەفەرمێ منیش هەر بەشەرێکم وەکو ئێوە بەڵام من ئەوەندەی وحی خوام بۆ دێ وای ئەم دینی خوای بە ئێوە ڕابگەێنم ئەینا منیش وەکو ئێوە مرۆڤم زیادەم نێ بەسەر ئێوەوە کابرا لەبەر دەستیا دەلەرزی فەرمووی هەوین عەلەیک ئەو بۆ دەلەرزی کاکە بۆ دەترسی حوشترێک بەبەر چاویا هات حوشترێکی قەڵە و هیم بەیتولمالی موسڵمانان و ماڵی حکومەت بوو قشپل ها کە کەوتبوو قشپلەکە بە لاقەدێەوە نووسابوو پیغمبر صلی الله علیه و دەستی بۆ قشپلەکە برد لێی کردەوە فەمووی خەڵکینە ما انا احق بهذه الوبرة من رجل منكم والله من کە پێغەمبەری خوام ئێوە زان ئەم هەموو دنیا لە بەردەستی منایە ئەم قشپلە چەند بێ نرخە بە لەشی ئەم حوشترەوە والله من مستحقتر نیم بەم قشپلە لە یەکێک لە ئێوە بەس بەقەدەر ئێوەم بەش پێوەیەتی بەقەدەر ئێوەم من زیاتر مافم نییە ئەم قش بلە بەکار بێنم ئەمە مەدرسەی پێغەمە فەسەلەم پاشا نییە لە ئیسلامدا بڵێ ئەم وڵاتە هەمووی منە ئەمەش بوو بە مەدرسەیەک ئیشی لەسەر کرا ئەبوو موسای ئەشعەری لە کوفە والی بوو ماڵی حکومەتە بوو پارە و پوڵێکی زۆرە بوو ناردەوە بۆ مەدینە بۆی لە یەوە جارش کە تەوزیع کرێتەوە بەسەر وڵاتی موسڵماناندا ئەفەرمێ بە پارەکەی دوو کوڕی حەزرەتی عومەر سەرباز بوون کوڕی خەلیفەی موسڵمانان لەبەر دەستی ئەبو موسای ئەشعەریدا پێشمەرگەیە پۆلیسە ئاسایشە وەکو ئەو خەڵکە هیچ فەرق و جیاوازی نەبوو وتی ئەم دوانەتان بە ئەمری سەربازی بگەڕێنەوە ئەم پارە و پوڵە بەرنەوە بەڵام وڵای ئێوە زۆر شڕۆڵە و فەقیرن لە کوفە فڵان خواردەمەنیە زۆر هەرزانە بەم پارانە بای هەزار دیناری لێ بکڕن چوونەوە لە مەدینە دوو سێ هەزار دینار دەکات بیفرۆشنەوە بۆ خۆتان هێندێ ماندوو دەبن بەهۆی ڕێگا و ئەوانەوە قەینا گوێ مەدەنێ یەک دوو هەزارێ قازانج دەکەن دوایی پارەکە بخەنەوە بەیتولمالەوە بخەنەوە شوێنی خۆی پارەکە هەروە خۆیەتی ئێوەش ئیسفادەیەکتان کردووە ئەمەی ئەمەیان کرد و چوونەوە مەدینە حەزەتی عومەر فەرمووی ئەی ئەم پارەتان لەکوێ بوو وتیان وەڵا قوربان ئەبو موسی فەرمووی بەم پارەیە فڵان ئەمە لە عێراق لە کوفە هەرزانە لە مەدینە بیفرۆشنەوە قازانجەکەی بۆ خۆتان هەڵگرن و مایەکە بخەنەوە ناو پارەی حکومەتەوە فەمووی هەموو سەربازێک ئەمەی لەگەڵ کراوە وتیان نەوەڵا قوربان جاخر ئێمەی نات فەمووی بەو خوایە بەهۆی باوکتانەوە ئەم کارەی کردووە ویستویەتی لە لای من خۆی شیرینکاو بە یارمەتی بەهۆی ئەوەوە یارمەتی ئێوە بدا لەسەر پارەی حکومەت ئەو قازانجەش بژێڕنەوە خە ناو خەزێنەی بەیتول مالی موسڵمانانەوە چونکە ئێوە کە کوڕی خەلیفەن مافتان نییە بە دیرهەمێکی ئەم وڵاتە لە کەسێک کە سەربازێکی ئەم وڵاتەیە پارەکەی لێ سەندەوە هەر چەند وتیان ماندوو بوون ئاخر قوربان فەرمووی ماندووبوونەکە بە هەدەر ڕۆیشتووە چونکە بە ناشەرعی خۆیان ماندوو کردووە ئەمە مەدرسەیە ئەمە ئیسلامە ئەمەیە کە ئینسانیت لە ژێر ئیسراحەت دەکا حەزەتی ئەبوو بەکر دەیفەرموو ئایان قوس الدین و ئەنا حەی ها ئەنا ئێمە ئەوەیە من دین نقصانی هەبێ و منیش زیندوو بم من کە هەم بۆ ئیسلام هەم بۆیە ئەم ژیانم پێ خۆشە کە خزمەتی ئەم دینەی تێدا بکەم سعیدی کوڕی موسەیب کە دەیفەرموو ئەنا شانازیەکەی بە چیەوە بوو دەیفەرموو لە فەزلی خوا بە زیاد بێ ئەگەر خوا لێم قبوڵکە پەنجا ساڵە نوێژێکی جەماعەتم نەفەوتاوە ئەوەیە ئیسلامی ئەمە کە خەڵشانە پەنجا ساڵە نەمهێشتووە لەگەڵ ئیمامانە بێ اللە ئەکبەری نوێژ دابەستنم فەوتێ حەقی ئینسان بەمانەوە شانازی بکات دەگەڕێم و ناو میلەتی کوردی خۆمان سەدان کەڵە پیاومان هەیە کە بە پیاوانە ژیاوەتی ئەنا من مردم مرد خۆم بەسەر خەڵکا فەرز ناکەم بەڵام چاو شۆڕیش قبوڵ ناکەم مەلا حەسەنی دزڵی کە لە هەزار و دوو سەد و حەفتا و پێنج کۆچی لەدایک بووە واتە سەد و پەنجا و پێنج ساڵ لەمەو پێش نزیکی نەوەد ساڵ لەمەو پێش کۆچی دوایی کردووە ئەم پیاوە هێندە عالم بووە یانزە ساڵ لەلایەن حکومەتی ئەو سەردەمەوە ناردراوە بۆ میسر یانزە ساڵ لە میسر دوو ساڵ بە خوێندن نۆ ساڵ بە مامۆستایەتی ماوەتەوە کە گەڕاوەتەوە لە بەغا کراوەتە قازی هەموو قازیان و توێتی وڵاتی خۆم بەجێ ناهێڵم دەگەڕێمەوە بۆ کوردستانی شیرین و خزمەتی وڵاتی خۆم دەکەم لە لادێیەکە نەک لە بەغا قازی بم ئەفەمێ هەموو شلەکانی پی نەبوو هێندە محتاج بوو کتێبەکانی نەماون لە کاتی محتاجیدا کتێبەکانی بۆ میوان فرۆشتووە کە نانیش پێ بکڕێ سبحان الله پیاوێک پێ ئێزانێت کە ئەم عالمە گەورە هەیە پیاوی ئینگلیزی ئەو سەردەمە دەبێ نامەی بۆ دەنێرێ ئەڵێ وەرە دەتکەین بە قازی هەموو قازیەکان ئەتکەین بە کاربەدەستێکی هەرە گەورە کام برنجی سەدرێ ئەوە دەخۆی کام جبەی نایە بە ئەوە لەبەر دەکەی نەک پینە بەجبەکانتەوە بێ ئەویش یەک نامەی بۆ دەنێرێ کە ئەمە کورتەیەکێتی کە بە مێژوو بە ئاوی ئاڵتون بۆ مێژووی ئێمە تۆماری کردووە چەند وشەکانی جوانن ئەفەمێ قدرەت و سەروەت جاه و جەلادەت پێشکەش بەوانەی پێیان شیرینە سەتف و نەعلەت لە قوربان قوربان لە ئاغا فەرمووی یەکجارم قینە ناکەومە پینەی درۆی ئاغایان کەوش و کراسی خۆم دەکەم پینە ئاخر من قورئان وا لەسەر سینەم الطیبات للطیبین فعلا دەستی پیس نابێ قورئان هەڵگرێ هەڵگرانی قورئان خۆتان پیس مەکەن ئەو قورئانە پاکە ئەبێ پاک هەڵیگرێ ئەمە پەیامی پیاوێکە کە لە دێیەکی کوردەواریدا ژیاوە حەیفە ئێمەی مەلا ئێمەی میللەت لە مێژووی کەڵەپیاوانی خۆمان بێ ئاگاین ڕەقس و سەماکەر بۆتە ئاغای وڵات و پیاوێکی ئاواش کەس نەیاوەڕی لێ بداتەوە خۆشەویستان کۆتایی وتارەکەم بەوە دێنم کاتی ئیمتیحاناتی سەری ساڵە بە تایبەت قۆناغی کۆتاییەکان وەکو شەشی ئامادەیی و ئەمانە سێ ناوەندی تکام لێتانە ئەنایەکتان هەبێ بڵێم منیش هەم ئەوانەی لە کۆلێجە بەرزەکان وەردەگیرێن هیچیان جیاواز نین لەگەڵ ئێوە ئەوانش وەک تۆ هەوڵیان داوە پشت بەخوا بەستە هیمەتت بەرز بێ بە هیمەتەوە سەعی بکەن انشاءاللە تخوا ئەوانش کە وا لە قۆناغەکانی کۆتاییدان یعنی چەند امتحانێکیان ماوە کە سوکاریان یارمەتیان بدەن تۆزێک کەناڵەکانی تەلەڤیزیۆن کەم کەنەوە خۆ هیچی سوودی نییە خۆزگایە حکومەتیش لە زیاتی ئەم شەڕە قسە و هەرا و بەزم و ئەم شتە بێ سوودانە لەم ئاخری ساڵەدا سێ چوار بەرنامەی علمی لێدایە بەیانی امتحانی ئینگلیزیە خۆزگە تەلەڤیزیۆنەکان وانەی ئینگلیزی بەیانی امتحانی کیمیایە خۆزگە دەرسێکی کیمیایان دابەزاندایە کە تەلەبە هەر سەیری تەلەڤیزیۆن دەکات با لانی کەم دەرسەکەی خۆی بێ با ئیخسائیەکەی خۆی بێ خۆ کە ئەوەی بەداخەوە ناکرێ و زۆرمان وتووە کە بۆ خۆیان زەرەر دەکەن چونکە ئەم گەنجانە گەنجینەی وڵاتن ئەم گەنجانەی مزگەوت ئەو گەنجە ڕێک و پێکانەی کە لە مەکتەبەکاندا نمونەی ڕەوشتی بەرزن کە مامۆستا دەست دەگرێ بە سنگەوە بۆیان کە ناویان بە حرمەتەوە دێنێ ئەو گەنجانە گەنجینەن ئەم وڵاتە لەسەر ئەم گەنجانە بنیادراوە ئێمە دەڕۆین ئەوانە دەمێنەوە ئەوانە کوڕی دوا ڕۆژی ئەم گەلن هەر حکومەتێک دەیەوێت گەنجینەی ئاوەدان بێ با ڕێز لە گەنج بگرێ بەڵام گەنجمان هەیە سەد ئەسەف گەوجە گەنج نییە ئەو مەکتەبە بە دەبێت تەلەبەی فەقی کچ لە مەکتەب دێتەوە سەرم کۆڵانانە پەنجا شەلاتی بە موبایلەوە ڕسمی کچەکانی خەڵک دەگرێ ئەوە گەوجی ئەم میلەتەیە گوناحە پێی بڵێ گەنج ئەوەش گەنجینەی ئەم میلەتەیە کە لەسەر ڕێبازی پێ سا سەلەم پەروەردە بووە کە ئەو خەڵکە بە خوشک و دایکی خۆی دەزانێ ئەوە ئینشاءاللە ئێوەی گەنج خوا گەنجی نەبن گەوج مەبن داواکارم لە خوای پەروەردگار خوایە گەنجەکانمان گەنجینەی ئەم وڵاتە بن خوایە ئەو گەنجانەمان کە تا ئێستا گەوجن خوایە بیان کەیەوە بە گەنجینە دڵ و دەروونیان پاک کەیەوە چاویان پاک کەیەوە ڕەوشت و ئەخلاقیان پاک کەیەوە خوایە ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی خوایە بە چاوی بەزەیی سەیرمان کەی خوایە لوتف و مەرحەمەتت بەرامبەرمان بجووڵێ خوایە ڕەحم بە داماوانمان بکەی بە زەلیلانی سەر جێگا بکەی ڕەحم بە نەخۆشانی داماو بکەی خوایە هەر کەسێ نەخۆشە لە ناوەوەی وڵات لە دەرەوەی وڵات لە هەژاران لە دەوڵەمەندان لە ناسراوان لە نەناسراوان خوایە شیفا بۆ هەموویان بنێری یا ڕەبی خوایە ڕەحم بەو کەسانە بکەی کە قەرزارن دەرگای ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە خوایە ڕەحم بەو کەسانە بکەی کە ڕەحمیان هەیە بەرامبەر بە خەڵک تۆش بەنزەیت پێیان دابێتەوە خوایە ئەو ژن و مێردانەی ناکۆکن ئیسلاحی حاڵیان بکەی ئەو ماڵ و خێزانانەی تەبان خوایە لێیان تێک نەدەی یا ڕەبی خوایە عاقبەتی هەموو لایەکمان خێرکەی گەنجەکانمان ڕاگیراو و دامەزراوکەی پیرەکانمان بەردەوام کەی لەسەر مزگەوت و خواناسی و دینداری یا ارحم الراحمین دینی ئیسلاممان پایەدار کەی وڵاتی کوردستان و وڵاتی مسلمانان پڕکەی لە خێر و بەرەکەت بمان پارێزی لە شەڕی لابەلا لە فیتنەی ئاخری زەمان لە شەڕی شەیطان و خوانەناسان یا ارحم الراحمین یا ربی خوا داوا لێ دەکەم عاقبەتی هەموو لایەکمان خێر کەی و چی چاکە ئەومان بۆ بکەی چی خراپە لەسەرمان لای دەی بمان پارێزی لێی کە لە علمی ئێمەدانە خوایە بۆ خۆت کاروبارەکانمان بۆ ڕاپەڕێنی و نەمان سپێری بە خۆمان بە شەیطان و نەفسمان بە پیاوی بێدون و خوانەناسی وڵاتمان یا ربی خوای یەک چاو تروکان نەمان سپێری بە نەفسی خۆمان چونکە بە کەڵکی خۆمان ناین بە لطفی خۆت بە علیمی خۆت خوایە علمی خوێندکارەکانمان زیاد کەی یا علیم علمی خوێندکاری مسلمانان زیاد کەی خوایە قوتابی مسلمانان نمرەی بەرز بەدەست بێنن یا ربی خوایە مێشکیان ئارام کەی قەڵەمیان تیژ و بەبڕش کەی دەرەجەی باشیان بەنسیب کەی دڵی باوک و دایک و خێزانیان خوایە خۆشکەی بەسەری بەرز و کارتی بەرز و نمرەی بەرزەوە بگەڕێنەوە بەناو خێزەکان خێزانەکانیان خوایە هیدایەتی مامۆستاکانیش بدەی خوایە ڕەحم بە مامۆستاکانیش بکەی ئەجر و پاداشتی بەخێریان بدەیەوە کەوا خەڵکی فێری نور و ڕۆشناوی علم دەکەن یا ڕەبی خوا بەزەیش بخێ دڵی مامۆستاکانەوە کە هاوکاری خوێندکارە بەڕێزەکان بن ان شاء الله خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی ئامین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين